ئەوە ئەو مەمورانەی کە گیانەکەشین سەلامی پێبێنن بە براکانەوە لەوانەی کە لەوە پێشتن لە قابلێنی ئەوان چێن ئەزانی خەبەر چیە لەوێ سەلامەتە و ڕزگاریە و دەردی سەر و ئەشکنجە و ئازار نیە ئەڵێن بەو برامانە کە قرارە بێت بۆلامان سەلامی ئێمە بێنە دوعای خێری ئەمێ پێ بێنە کە خوا سەلامەتی کە و دیارە ئەوانش وەختی ئەو دوعاکن کازانی سەلامەت هەیە ئەگەر لە ئەوانە بووە بڕوایان نییە بەوەی خەڵزین و ئەبنەوە دوای مەرگ و محاسبە و محاکمیان دەکرێت ئەوانەی وا لەبەر ئەوەی کە بڕوایان بەوە نییە گمڕاه بوون و لە ڕێگای بەندگی خوالایاندا و تووشی شەریک قەراردان بۆخوا بوون ئەگەر لەوانەیە ئەوە شتێک کە بۆی ئامادە کراوە کە میوانداری لێکرێبەوە حەزێرایی لێکرێبەوە ئاوێکی کولاوی زۆردان خۆی دوایی ئەوەیە کە بیخنە ناو ئاگرێکی زۆر سەخت هەڵگیرساو نەک لە خیانەت هەر لەو کاتەوە کە گیانی دەرەچێت هەر لەو لەحزەوە کە گیانی دەرەچێت کافر عذاب و شکنجە شروع ئەبێتە ڕۆژی قیامەت تازە لە ڕۆژی قیامەتە ئەفەرمی ئەوە ئەوە هیچ نەبوو ئێستا بێتە ناو وتمان ئەگەر ئینسان ئیمان و باوەڕی بە قیامەت نەبوو ناتوانێت بەندەی خوا ناتوانێت ئەوەی خاتەمیەتی ئەنجامدا هەروە ئەگەر ئیمانی بە قیامەت بوو یا مەرزا بوو لە دنیا ئەو حەتمەن توانێت ڕێگای بەندگی خوا بگرێت ئەتوانێت بەشێت ووتیشمان ئیمان ئەوەیە کە لە دنیا بە جۆرێک دامەرزارێکە نەکرێ لێ جیابێت نەکرێ لە دڵی دەربێت و ئیمان بە قیامەت ئەوەیە کە ئینسان ئاوا احساسی مسئولیت بکات کە ئەگەر هاتوو گوناهی کرد بەڵکە لەوە زیاتر ئیمان بە ئافرەت دەرجەی تریشی هەیە کە لەو وەقت کاتا کە خەریکە گوناهەکە ئەنجامەدا بیری خیانەتەکاتەوە و دەست لێ کێشێت ڕاوی ناکا بۆ لەوە زیاتر دەرجەی تریش هەیە کە هەر نایە لێ تووشی گوناهەکە بێت و ئەوە زۆر مهمە و ئەبێت هۆکری پێ بکرێتە ئیمان بە قیامەت ئەوەیە کە ئینسان لە گوناه و لە کردەوەی زشت و ناپەسند بگەڕێتەوە یا نەیەڵێ ئەنجامیدا یا ئەگەر ئەنجامیدا زوو هەڵینێ بۆ ئەوەی کە تۆبەت هاتشنا ئەگەر هات و کەسێک کە بووی بە کار و پیشەی بەرنامەی خۆی کە گوناهی بیروڕات لەبارەیەوە چییە چۆن باسی ئەەکەی بۆم چۆن وەستی ئەەکەی بۆم چێە ئەوەی کە باوەڕی بە ڕۆژی دین نیە بە ڕۆژی جەزانێ ئەگەریش نەدیوە و نەزانیوە ڕاگرەدا من بەیانی کەم بۆ ئەگەر ئەتەوێت زانی چێە کە باوەڕی بە ڕۆژی جەزانیە ئەعلەیە کە ئێستا بەیان دێت تەنها ئەوە نییە کە بڵێ لا قیامەت نییە و زیندوبوونەوەی دوای مردن نییە ئەگەر تەنها ئەوە بواە زۆر کەم بوون ئەوانەی کە ئیمانیان بە قیامەت بڵێ کافربوون بە قیامەت و باوەڕنەکردن بە قیامەت تەنها ئەوە نیە کە ئینسان بڵێ قیامەت نییە و ئینسان زیینی نابێتەوە ئەگەر ئەتەوێ بزانین کێیە کە باوەڕی بە ڕۆژی جەزا نییە ئەوە ئەوەیەوە زۆر بە پلوپێژی لەگەڵ یەتیم ڕوبەڕوو ئەبێ و بەرخوری لەگەڵ ئەکا و معاملێ لەگەڵ ئەو یەتیمەی وا بێدەسەڵاتە و نیازی بەوە هەیە کە پشتیرانی لێ بکرێ و کۆمەکی بکرێ و دفاع لە حەقی بکرێ تشویقی کەس ناکا بۆ ئەوەی کە خۆراکێ با بە هەژار جا هەر کەس ئەو دوانەی بوو ئەوەنە ئەهلی بەزەیی و مهرەبانی نەبوو کە گلی بۆ یەتیم بسووتێ گلی بۆ هەژار و مسکین بسووتێ ئەوەنە ئیحساسی مەسئولیەتی نەبوو کە دفاع لە یەتیم بکا و تشویقی ئەم و ئەو بکا بۆ ئەوەی کە خۆراکێ بن لە هەژار و مسکینێ ئەوە درۆ ئەگەر نوێژیش بکات کا درۆکە فەوەیل للمصلین ئەپارێتەوە لە خوا کە کۆمەکی بکا بۆ ئەوەی کە بەندگی بۆ خوا دەی بەندگیش بەشێکی ئەوەیە کە ئینسان دفاع لە حەق یەتیم بکە بەشێکی ئەوەیە کە ئینسان خۆشی بە هەژار و فەقیرەوە بێت کۆتایی بێتەوە بەخشە لایەک لە بەندگی ئەوەیە کە ئینسان لەگەڵ خوای خۆی ئاوا کە لێ داوا کردووە ئاوا بدونێت ئەو لاکەی تریشی ئەوەیە کە لەگەڵ مەخلوقەکانی خوا بە بەزەوی و ڕحمەت و میهرەبانیەوە جوولێتەوە مەگەر لەگەڵ کافریت کە ئەوان جۆرێکی دەگەڵیان دەی ئەو کەسە کە نوێژەکە بەڵام ئاوا لەگەڵ یەتیم و هەژار معاملاکە ئەوە لە حەقیقەتی ئەو نوێژەی کە ئەیکا غافڵە ئیتر نوێژەکەی دەرناخوا نوێژەکەی حەقیقەتی لێ ڕوحی نییە دەمێنێتەوە ڕواڵەتی زاهری کەس بڵێ نوێژەکە هەر ئەوەنەیان بەس ئەوە نوێژەکەیان بۆ ئەوە نیە کە بەڕاستی لە خوا بپارێنەوە کە کۆمەکیان کا بۆ ئەوەی کە بەندەی خوابن عبادەتی خوابن یا ئەگەر وا بواە لەگەڵ یەکی مهجار ئاوا ڕفتاریان ناکرد دیارە هەدەفیان هەر ئەوەیە کە خەڵک بە نوێژکەریان بناسن بەس بۆیەش وەمنعون الماعون ئەو نعمەتانە و ئەو ئیمکاناتەی کە خوا قەراری داوە هەمیشە لە جەرەیان نابنی لەم لا بۆ ئەو لا بڕۆن و لە دەستی ئەم بڕۆن بۆ دەستی ئەو لە دەستی ئەو بڕۆن بۆ دەستی ئەو ئەم و ئەو ئەو ئەو ئیسفادیان لێکردن پوتیان لێوەرگرن ئەو نعمەتانەی کە خوا قەراری داوە کە لە هیچ بێ حەبس نەکرێن و کەس مەرعی خەڵکیان لێنەکە ئەو مەرعیانەکە و حەبسیانەکە و چونکە ئەگەر ئینسان هەمیشە لە بیری بێ کە دادگاهێک هەیە و محاسبەیەک هەیە و باشت و جەهنەمێک هەن و دلی دامەرزابێ لەسەر ئەمە و تەسلیمی ئەوە بووێ دوای ئەوە چۆن گوناهکاری و نافەرمانی خواکاتە کار و پیشێک بۆی و غافڵ و دوور لە احساس مسئولیت و وەزیفە ژیانی خۆ دەسەرەوە هەر ئینسانێکتان دی گمڕاه بوو لە ڕێی بەندگی لایدا بوو تووشی گوناه و نافەرمانی ئەبوو کل بوو بە کار و پیشەی خۆی بزانن ئەوە ئیمانی بە ئاخرەت نییە و هەر ئینسانێکیش تووشی گوناه و نافەرمانی ئەبوو بۆ ماوەیەک و دوای ئەوە دەستی لێ ئەکێشا لەو کاتا کە خەریکە تووشی نافەرمانیەکە بێ لە وەختا لە قیامەت ڕاستڵە و ئیمانەکەی ئەو ئیمانە نیەکە دەتخوا ئا لەو کات و تەنها لە وەختێکا ئیمانەکەی ڕێک و پێکە بێتەوە کە بیری قیامە دەکات و تۆبە ڕاودەست پێش زۆر ڕۆشنە ئابە جۆرەکە بەیان کرا بترسێ لە محاسبە و محاکمەی ئەو ڕۆژە ژیانی بەسەر و هەر ئینسانێک لە خۆیە ئەبینێ کە بێمبالاتە و سستە و باش ئەنجامی وەزیفەی بەندگی ناکە پێویستە لەسەری کە ئەو با بۆ ئەوەی کە ئیمان بە ئافرەتی خەویت کا و دقت بکە لە خۆیان کە حتمما ئیمان بە ئافرەتی زعیفە بۆیە ئەحساسی مەسئولیەتی باش نییە بۆیە ئەدای وەزیفە باش نیە ئەوە نەقسێک لە ئیمانەکەیان هەیە بۆیە ئاوا و تەنها لە کاتێکا ئەتوانێت لەو بێمبالاتیە و لەو سستی و تەمەڵیە دەربێ کە ئیمان بە ئافرەتەکەی ڕێک و پێک بێەوە ئەو نەقسی لێ جا ئەگەر ئینسان ئاوای لێ هات ئاوا ئیمانی بە قیامەت هەیاکردون لە دڵیا ئیمان بە قیامەت ئاواجێ گیربوون لە حساسی مەسئولیت هەموو گیانی داگیر کرد ئەو وەختە زۆر ئاسان لەگەڵ خوای خۆی پەیمان و عهدی بەندگی ئەدەسێ و قەول پێدا کە لە هەموو ژیانە فەرمانبرداری ئەو بێت و اطاعت لە فەرمانی ئەو بۆیە لە سورەی فاتحە لە دوای مالکی یوم الدین إياك نعبد ڕێنمایی مامۆستا بۆ ئەوەی کە ئاوە کە لە کاتێکە کە ئینسان گەیشت لە ئیمان بە ئافرەت و ئیمانی بە ڕۆژی جەزا ئابۆ مانای کە ڕۆشن کرایەوە هێنا ئامادەیە بۆ ئەوە کە بێتە بەندەی خوا بەندێ ڕاپەچینێ خوا و ئاوە دەبابەتیانێ ئەوە کە لە پێشا بەیانمان کرد ئینسان وەک دانە گەنمێکە ئامادەیە بۆ ئەوەی کە زیاد کاڵبەرە و ماڵ بڕوا کە ئەگەر زمینەی بۆ فراهام بێت و ئەگەر ئیمکانات لە اختیاریا بێ کۆست و مانە لە سەرڕێهانگیرێ هەچێ بۆ ئەو کەماڵە و ئیسلاح بێت و کامڵە بێت بەڵام وتمان هەر جۆرە استفادەکردنێک لەو نعمەت و امکاناتە نایگەێنێ بەوە ئەبێ بە پێی فەرمانی خوا استفادە بکە لەوان بە پێ فەرمانی خوا استفادەکردن لە نعمەتەکان و لەو امکاناتە بۆ ئەوەی کە بەرە و کەماڵ بچێت و بۆ ئەوەی کە ئیسلاح بێ ئەوەتە عیبادەت و ئالێرەیشان ڕۆشن بێتەوە کە ئەوەی کە خوان تعاالە فەرمێ جن و ئینسم هەر بۆ ئەوە خەلق کردووە کە عبادەتم پێن عبادت شتێک نیەکە بوو نەفت سوودێ بە خوان تعاالە پێ شتێک نییە کە ئەگەر نەکرا زەرە و زیانێ بە ئەو بگا و کاری ئەو تەکی بکەوێت ئەوە کا فەرمێ ئینسانم هەر بۆ ئەوە خەڵق کردوە کە عیبادەتم بکە مانای ئەوەیە کە ئینسان بۆ ئەوەی کە بەرەو کەماڵ بڕوە بۆ ئەوەی کە ئیسلاح بێ بۆ ئەوەی کە بووە بە ئینسان نیازی هەیە بەوە کە بەرنمەیەکی بێ کە لە پێ ئەو بەرنامە ئێستاگەکە لە نامەتەکانی باو لەو ئیمکاناتی کە لە دەست دەست قڕاگرا جا ئەفەرمێ ئەو بەرنامە هەر لای خۆمە کەسی تر ناتوانێت بەرنامەی ئاوادا بنێت دەی ئینسانم هەر بۆ ئەوە خەلق کردوەکە هەر بە فەرمانی خۆم لەو ئیمکانات و نعمەتانە ئیسفا بکە بگەیە بکەم وابوو عیبادەت هەر بۆ ئینسان خۆیەتی هەر بە نەفعی خۆیە و ئەگەر بیخا خۆیەکە نەتیجەی لێ ئەبا ئەمەڕی لێ ئەبا و ئەگەر نەیکا خۆیەکە جا کە ئینسان بڕیاریدا لەسەر ئەوەی کە لە ژیانە لە ئیستفادەکردن و کەڵکوەرگرتن لە هەر نیعمەتێک لە نیعمەتەکان تەنها بە فەرمانی خوای متعال بجوڵێتەوە و لە هیچ گۆشەیەک لە ژیانیا حاضر نەبێت کە فەرمانبورداری لە غێری خوا بکە و قانون و بەرنامەی غێری خوا بەکاربێنێ بۆ خەڵک وەرگرتنی لەو ئیمکانات و نامەتانە کاتی ئەوەیە کە ڕوو بکاتە خاوەنەکەی خۆی و داوای کۆمەکی لێ بکە چونکە ئازانێ کە ناتوانێت یەک هەنگاویش هەڵگرێ بەبێ ئەوەی کە ئەو کۆمەکی ئینسانە لە خوای متعال لە هەموو ژیانیا و ئیاکە نەستعین کە باسی تەوەکل لەسەر خوایە و کردنی ئەو بە پشت و پەنا و داوای کۆمەک لێکردنی لە ژیانە بۆ ئەوەی کە فەرمانبرداری و ئتاعەت و عیبادەت ئاوا کە خۆی لە ئینسانی داوا کردووە سەر بکرێت بۆ ئەوە کە ئەم باسە ڕۆشن بێ دەبێ ئەم چەند شتە لە پێشچاو بن و وەجویان پێ بکرێ و دقەتیان پێ بکرێت یەک خوان تعال خالقی ئاسمانەکان و زەوی و هەموو شتێکە کە پیایانایە و لەبێنایە شتێک نییە کە ئەو خەلقی نەکردێ و دروستی نەکردێت ئەگەر ئینسان بڕوا و عەقیدەی وا بێت کە شتێک لەوانەی کە لە ئاسمانەکان و زەوی و لە بینیانایە غەیری خوا خەلقی کردووە و دروست کردووە ئەوە عەقیدەی تێکچووە و شتی تری لێ قبول ناکە لەبارەی خواوە لە سەرتاوە ئەبێ ئەمە لای ڕۆشن بێ کە هەر ئەو خالقە و دروستری هەموو مەخلوقات و تا ئێرە هەموو خەڵک وەکیەتن حتا ئەوانەی کە شەریکیان بۆ خوا قەرارداوە و دوای ئەوە کە حەقیان بۆ ڕۆشن بووتەوە هەر ماونەتەوە لەسەر شەریک بۆ خوا قەراردان و کافر بوون ئەوانش هەر باوەڕیان بووە کە خوای متعال خالقە و غێری ئەو کەسی تر خالق نیە ئەگەر لێیان پرسی کە کێ ئێوەی خەلق کردووە دروستی کردوون بڵێن ئەلله ئەگەر لێیان پرسی کە کێ ئاسمانەکان و زەوی خەلق کردووە خۆر و مانگی گرتوۆتە ژێر دەسەڵاتی خۆی و بە فەرمانی خۆی ئەیان گەڕێنێ بەڵێن ئەلله وە غەیری ئەوانە ئاەتی تری زۆر هەن لە قورآە کە بەیانەکەن کە کافرەکانیش هەر عقیدیان وا بووە کە هەرخوا خالق و غێری ئەو کەسی تر خالق بوو ئەو کەسی تر خالق بوو ئەگەر کەسێ بووێ لە ڕابردووە کە عقیدەی وا نەبوو بێت کەخوا خالقە یا کەسانێک ئاوەها بووبن ئەوەنە کەم بوون کە قورآن باسیان ناکا و هیچ ناوێکیان لێ نابات لەبەر ئەوە لە قورآە غەیری باسی ئەوانەی کە زانیانە خوا خالقە و دروستکەری ئاسمانەکان و زەوی و خۆشتانەیە کە یانایە غەیری باس لە ئەوانەی هیچێکی تر ئەمە یەک دوای ئەوە ئەبێ ئینسانی مسلمان باوەڕ بێ بەوەی کە هەر خوایەکە ئەتوانێ هەر شتێکا و غێری ئەو هیچ شتیتر و هیچ کەسیتر ناتوانێت کە یەک کاریش ئەنجام بە بەمانای ئەمە کە مەخلوقەکان هەرکام سەبەبێک و وەسیلەیەکن کە خۆی متعاال خەڵکی کردون بووەوە کە بە هەر کامیان ئیشکارێک بکە بۆ وێنە ئەگەر ئاگر ئەسووتێنێ ئەوە لە حقیقتا خۆی متعاالە کە ئەسووتێنێ و ئاگر تەنها سەبەبێکە کە خوا دایناوە بۆ سووتاندنی ئەو شتانێکە ئەسووتێنێ کە ئەگەر ئاگر بوو خوای متعال ویستی گەرەکی بوو کە ئاگر بسووتێنێ ئەوە ئەسووتێنێ ئەگەر ئاگر بوو بەڵام ئەو نەویست کە شتێ بسووتێ ئاگر ناتوانێت لە خۆیەوەش بسووتێنێ هەروە کە لە قورآە بەیانەکە کە لە کاتێکا پێێنەری خوا ئیبراهیم لە کاتێکە کافرەکان خستیانە ناو ئاگر لە جیای ئەوە کە بسووتەیە هەتا گەرمی بێتەوە فێنکی بووەوە و ئاگرەکە سات بووەوە و هیچ تەسیری تیان کرد لەبەر ئەوەی کە ئاگر نییە کە ئەسووتێنێ خوایە کە ئەسووتێنێ دەی هەر وەختێک کە گەرەکی بوو نەسووتێنێ ئاگر لەگەڵ ئاو هیچ فەرقی بەرنامەی لەسەر ئەوە داناوە کە بۆ ئەوەی شتێک بکە سەبەبێک ببێ و خۆیشی بێت کە ئەو شتە جا ئەگەر سەبەبەکە بوو ئەویش ویستی ئەوە ئەو شتە ڕوئەدا ئەگەر سەبەبەکە نەبوو لا سەبەبەکە بوو بەڵام ئەو گەرەکی نەبوو ئەو نەویست ئەوە ئەو شتە ڕووناە و هەم ئەوەیشە لە بزانین کە ئەگەر هات و سەبەبی شتێک بوو وەک ئاگر وەخوای متعالی ویستی کە ئەو شتێک بێ ئەوش گەرەکی بوو کە ئاگر بسووتێنێ ئەو حتمما سووتاندن دەبێت و هیچێکی تر پێویست نیە هەر سەبەب پێویستە و ئرادەی خوا و ویستی خوا ئەگەر هاتوو سەبەب بوو و ئەویش ویستی حتمما ئەوە شتە ڕوو ئەداوە نیاز بە شتێسێ هەم جا لە دوایە لە باسی داوای کۆمەکردن لەخوا ئەم اشارەیە تر ئەکەینەوە بەم مەطلبە ئێستا بە لە شتێکی تر بکرێت سێ هەمین شت کە ئەبێ ئینسانی مسلمان بڕوای پێبێ ئەوەیە کە هەرخوا خاوەنی ئاسمانەکان و زەوی و ئینسان و غێر ئینسان مانای ئەمە ئەوەیە کە هەر خوایەکە بۆ ئەوەی مەخلوقێ بڕوا بەرەو کەماڵ و بەرەو تەواو بوون ئیمکاناتی بۆ تهیاکە و بۆی ڕێک دەخاتە بڕوا بەرەو کەمە و هەر ئەوە کە ئەتوانێ کۆسپ و مانە لە ڕێگای هەر مەخلوقێکات کە ئەیەوێ بەرەو کەمال بڕوە لابە هەروەک چۆن ئەو کەشاوەرزە ئاواکە خوای متعال بۆ هەر مەخلوقێک بۆ ئەوەی کە بڕوا بۆ بەرەو کەماڵ بۆ ئەوەی کە بگاتە ئەو حەدەی کە خوا بۆی داناوە بۆ هەر مەخلوقێک چی پێویستە لە ئیمکانات و لە نعمەتەکان ئامادەی کردووە و ئامادەی ئەکا و چ کۆس و مانە ئەگێتە سەر ڕێ نایەڵێ بڕوا بەرەو کەماڵ هەر ئەوەکە لەسەر ڕێ لاڵاو نایەڵێ کە ئەو کۆسپ و مانعە تووشی دێ و لە چوون بەرەو کەماڵ مەنعی و هەروە مانای خاوەنبوونی وا ئەوەیە کە دەسەڵاتی هەیە بەسەر ئینسان و غێری ئینسانەوە و سەرنجام لە دەست ئەوایە و هەم ئێستا مەخلوق لە دەست خوایە و هەم عاقبەتیشی هەر لە دەست ئەوایە و ئەوە کە بۆی دیاری ئەکات کە چۆن بێ و چۆن بۆ وێنە هەرخوای متعاالە کە سەرنجام دیاری ئەکات کە ئینسان خۆشبەخت بێ یا بەربەخت لە ڕۆژی قیامەتە ئەگەر ئینسان لیاقەتی بوو شایستگی ئەوەی بوو کە جەزای باشی پێداتەوە هەر ئەوە کە جەزای پێداتەوە و ئەگەر لیاقەت و شایستەگی ئەوەی نەبوو و حەق وا بوو کە سزای بدرێتەوە شتنجەی بدرێت ئەوە هەر ئەوە کە سزای ئەداتەوە شتنجەی ئەداوە تووشی دەرفەقی داعیێنێت جا کە ئینسان باوەڕی ئابمانە کرد زانی کە هەر خوایە کە ئیمکانات و نیعممەتەکان ئامادەکە هەر ئەوە کە کۆسیمانعەکان لەسەر ڕێگە لە ئابا و هەر ئەوە کە دەسەڵاتی ئینسان و هەر مەخلوقێکی تر بەدەستیەوە سەرنجام لە دەستایە و ئەوە کە دیارە یاخی ئینسان ئیمانی بەوە هێنا کە خوای متعال تەنها کەسێکە کە ئیمکانات و پێویستیەکانی بۆ ئامادەکە و تەنها کەسێکە کە کۆست و مانعەکان لە سەرڕێی داهدا و تەنها کەسێکە کە دەسەڵاتی هەیە بەسەر و و سەرنجامی دیاریەکە و سەرنجامی لە دەستایە ئەوە ئیمانی هێناوە بەوەی کە خوا خاوەن هەروەک لە سورەی فاتحە بەیانە کراکە رحمن تعال خاوەنی خەڵکە کە فەرمی الحمد لله رب العالمین و لە زۆرێک لە ئاەکانی قورآانە بەیانی ئەوە کە ئەم ڕەبی ئینسانە خاوەنی ئینسانەوە هەم خاوەنی ئاسمانەکان و زەوی هەموو ئەو شتانەیە کە لە بەینەوە دوای ئەوە کە ئینسان گەیشتە ئێرە جا کاتی ئەوەیە کە بڕیار بە کە لە ژیانیا ئەنها هەرخوا فەرمان دەوای بێ هەر لە ئەو ئتاعات و فەرمان بەداری تەنها داوای کۆمەک داوە هەرخوا فەرمان دەوای بێ و هەرخوا کۆمەکتر و فەریاد ڕسیدە کە ئەگەر وای لێ هات ئینسان ئەوە معنای لا إله إلا الله بۆ خۆی بەدی لا إله إلا الله معنای ئەوەیە کە پێشگە خوا فەرمان ڕەوای تر نییە و پێشگە ئەو فەریاد ڕسوولێت ئەوەشم لەبیرت و بڵێن کە ئەوانەی وا قورآن بەیانەکە کە شەریکیان بۆ خوا قەرارداوە و کافر بوون و دژمنی خوا بوون لەو دوو شتەی پێشویشە دوو هەموو سێ هەم هەر وەک مسلمانان بوو باوەڕیان بووە کە هەر خوایە کە ئەتوانێ هەر شتێ بکە و باوەڕیشیان بەوە بووە کە هەر ئەوە خاوەن بمانای ئەوە کە هەر ئەوە کە هەموو ئیمکانات و نیعممەتەکانی ئامادە کردووە بۆ مەخلوقەکانی و هەر ئەوە کە هەر کۆست و مانە و مشکڵێک بە سەرڕێی مەخلوقەکانی لا ئابا و لای بردووە و هەر ئەوە کە دەسەڵاتی بەسەر مەخلوقەکانیەوە و سەرنجامیان لە دەستایەتی و ئەوەی کە مەشهورە کە ئەڵێن فرعون ادعای خوایی کردووە ئەوە بە معنای ئەوەیە کە ادعای کردووە کە ئەو فەرمانڕەوایە و و وڵاتی مصر هەر بەدەست ئەوە و ئەبێ هەر قانون و بەنامەی ئەوی دیاریشا بێت نە ئەوەی کە ئەو خالقی خەڵکە یا ئەتوانێت ئیمکانات و نعممەد بۆ خەڵک خەلق کاو لێ دەستڕاستیانە قرار بە یا مشکلات و کۆسبەکان لەسەر ڕێیان لا بە یا سەرنجامیان بەدەست ئەو بێت و ئەو دیاری لە زۆرێک لە ئاەکانی قورآانە ئەمانە بەیان بوون ڕۆشن بووە تۆ کە مشتەکان ئەوانەی کە شریکیان بۆ خوا قرارداوە ئا ئەمە لایەن ڕۆشن بووە کە هەر خوایە ئەو شتانی دەدەسانە جا لێرە بەجێ کە پرسیارێک بکرێت دوێژرێ ئەگەر ئەو کافرانە لەیان ڕۆشن بووە و باوەڕیان بووە بەوەی کە هەرخوا خالەتە هەرخوایە کە هەر شتێ ئەتوانێ بکە هەرخوایە کە خاوەنە هەموو شت هەر بەدەست ئەوە ئیتر گومڕاهیان لە چیا بووە ئیتر بۆ منحرف بوون خی متعال بۆ پێغەمەری نردووە بۆیان کە داوەتیان کا بۆ ڕێگای خۆی مەگەر ڕێگای ئەو چییە حتا لە قورآە ئەوەش بەیان کراوە کە ئەو کافرانە زیاتر لەمەش شتی تریان بووە بەیانەکە کە کافرەکانی زمانی هاتنە خوارەوەی قورآن نوێژیان کردووە بەیانەکە کە حەجیان کردووە لە حەدیسی صحیحا هەیە کە ڕۆژویان گرتووە لە ئومەتە پێشوەکانیش هەروە ئەوانیش زۆرێک عبادەتیان بۆ خۆمتەعاال ئەنجام داوە بەڵام لەگەڵ ئەوە ئەفەرمێ ئەوانە گمڕاه بوون و ئێمە پێغەمەرمان نردون بۆ ئەوەی کە داوەتیان بکەن کە بێنەوە سەر ڕێگای بەندگی و عبادەتی خۆن بەجێیە کە ئەم پرسیارە بکرێت کە ئەگەر ئەو شتانیان بووە ئاوا عقیدە و باوەڕیان بەخوای متعال بووە ئیتر بۆ گمڕاه بووە کەسێک کە بزانێ هەرخوا خالقە هەر خوایەکە هەر شتێ ئەتوانێ بکە هەر خوایەکە خاوەنە و ئەتوانێ ئیمکانات ئامادە بکە و کۆس و مانع لەسەر ڕێدا با و دەسەڵاتی بەسەر مەخلوقەکانیەوە بێت و سەرنجامیان لەدەست ئەوە بێت کەسێک کە نوێش بکە ڕۆژوو بگرێ حەج بکە بکاوە شتانی تر غێری ئەمانە ئیتر بۆ گمڕاهە بۆ لە ڕێ لایداوە و نامسلمانە کە نیازی هەیە بەوە کە پێغەمەری بۆ بنێردێ داوەتی بکا بۆ ئەوەی کە بگەڕێتەوە بۆ لای خوا و مەگەر ئەو پێغەمەرانە چیان فەرمووە کە خەڵکەکە بوون بە دژمنیان و لەگەڵیان بە شەر هاتوون و حاضر نەبوون کە بکەونە شوێنیان و ئاوا کە ئەوان بۆیان بەیانەکەن عیبادەت و بەندگی خوان تعال کرد مەگەر عەبادەت غێری ئاوانێ بەڵێ ئەو پرسیارە بەجێە و ئەگەر کەسێ جوابی ئەو پرسیارە نەزانێ و باش لێ ڕۆشن نەبێ و بڕوا و ئیمانی پێ نەبێ بەڕاستی ناتوانێ بەندەی خوا بێ و ناتوانێ ئاوا کە خی متعال لێ داوا کردووە عیبادەت و بەندەی خوا جوابی ئەو پرسیارە ئەوەیە کە هەروە کەوتمان قورآن لە زۆرێک لە ئاەکانیان لە سوورەکانیان بەیانی کردووە کە ئەو خەڵکە ئاوا بوون ئەوە جێی شەک نییە و ئینسانێک کە جارێک بە دەرک و فەهمەوە قورآن بخوێنێتەوە ئەوەی لێ ڕۆشنە کە ئەو عقیدە و بیر و بڕوایانە بوو بەڵام گومڕاهیان ئالەوا بووە کە لە ژیانیانە دوای ئەوە کە هەرخوایان بە خالق و خاوەنی خۆیان زانیوە و بڕێک عیبادەت و بەندگیان بۆ کردووە بڕێ شت لە ژیانیانە اطاعت و فەرمان برداریان لە قانونی غێری خوا کردو و حاکم و فەرمان ڕەوای تریان بوون کە بە فەرمانی خوا حکوومەتیان نەکردەوە بە سەریانەوە ئەوانیش قبولیان کردووە کە ئەوەی وا حاکم بووە و غێری قانونی خوا و غێری بەرنمەی خوای ئجرا کردووە لە ناو خەڵکە بە جۆرێتر حکوومەتی کردووە بەسەر خەڵکە خوای متعاالە فەرمی ئەوە ئەوانە ئدعای خواییان کردووە لە گومڕاهیەکانیان ئەوی تریشیان ئەوە بووە کە لە ژیانیانە غەیری خوا فەریاد ڕسیتریان بووە ئەگەر چی هەرخوایان بە خاوەنی خۆیان زانیوە بەڵام وتویانە ئێمە ڕاستەوخۆ دەستمان بە خوای متعال نادا بوو بەشین گوناکارین ناتوانین مستەقیم لەگەڵ خۆیا تەماس بگرین جا بە تکاکار و واستە و وەسیلە بێ لە بینی ئێمە و لە بینی خوا کە ئێمە لەو پاڕێنەوە ئەویش لە خوان تەعال پاڕێتەوە بۆمان و داوای کۆمەکمان بۆ بکە ئەم دووشتە بوون کە خەڵک تووشی بوون و پێغەمەران بۆ ئەمە هاتوون ئەگەر بمانەوێ بە کورتی سەرگوزەشتی تەواوی پێغەمەرانی خوا و تەواوی مؤمن و مسلمانەکانی تاریخ و تەواوی کافر و نامسلمانەکان بەیان بکەین ئەلێن کە خەڵک دوای ئەوە ئەو عقیدە و بیر و بڕواایانە بوو تووشی ئەم دوو گمڕاهیە بوون کە غەیری خوا فەرمان ڕەوای تریان قبولە کرد غەیری خوا فریاد ڕسی تریان قبولە کرد جا خوای متعال کە بەمە رازی نەبوو پێغەمەرەکانی یەک لە دوای یەک نار بۆ ئەوەی کە بۆ خەڵکی ڕۆشنکەنەوە کە ئەبێ لە ژیانە هەر فەرمان گوداری لە خوا بکەن هەر ئەو فەرمان ڕەوا و حاکمیان بێ و تەنها داوای کۆمەک لە ئەو بکەن و هەر ئەو فەریاد ڕسیان بێ ناردنی بۆ ئەمەی کە ئاوە بکەن و خەڵکەکەش ئەمە بەلایانەوە گران بوو زۆر قرس بوو بۆیان هەروە حاکمەکان و دەسەڵاتدارەکان و ئەوانەی وا خۆیان ئەوانەش وا خۆیان کردبوو بە فەریاد ڕس و خۆیان وا ناسان بوو بە خەڵک کە ئەتوانن لای خۆ شتێکیان بۆ بکەن ئەوانەیان کە خۆیان خۆیانیان ناو نابوو فەریاد ڕسی خەڵک و بە درۆوە و بە ناحەق خۆیانیان کردبوو بە واستە و وەسیلە لە بینی خەڵک و لە بینی خواوە ئەوانە ئەمەیان بەلاوە گران بوو حازر نەبوون کە ئەو هەموو دەسەڵات و مەقام و سەروەت و ماڵی کە دەستیان کەوتبوو لەو ڕێگەوە دەستی لێ بەردن بۆیە دژمنایەتیان کرد لەگەڵ پێوەمەرانی خوا و لەگەڵ بانکردن بۆ ڕێگەی خواوە لەسەر بەرنمەی کفر و دووری لە بەندگی خوا هەرمانەوە تا خوای متعال لەوێ بێت بۆ ئەوەی کە ئەگەر ئینسان فەرمانی غێری خوا قبول بکە تووشی شەریف پەرادان بۆ خوا ئەبێ و ئیتر خوا هیچی لێ قبول ناکە ئاوی زۆر هەندە قورآە کە بۆ نمونە یەک ئایا ئەخوێنینەوە کە کەسانێکیان کردووە بە شەریکی خوا و وا گومانەبن کە ئەوانە شەریکی خوان کە ئەم شەریکانە چیان کردووە ناوەی کە بڵێن ئەمانە خالقن و ئەمانە خاوەنیان و ڕازقن و دەسەڵاتدارن و سەرنجامیان لە دەستیانایەنە ئەوانە هاتوون بەرنامە و قانونێکیان بۆ دامەرزاندون کە خوا ئزنی پێ نەداوە و ئجاازەی لەسەری نەبووە و ڕازی نەبووە بەوە ئاوا کردوونیان بە شەریک ئەوەی کە قبوڵیان کردووە کەسێک لە مەخلوقاتی خوا کەسێک لە بەندەکانی خوا بێت بەرنامە و قانونیان بۆ دابنێ و بە بەرنامە و قانونی غێری خوا حکم کا بە سەریانە ئا ئەوە شەریف قەراردانە بۆ خوا بۆ کەسانێک کە تووشی ئاوە بوون بە مشرک حەسێبیانەکە و ئەفەرمێ مستحقی ئەوە بوون کە خوای متعال لە بینیان بووە بەڵام لەبەر ئەوەی لە بینی نەبردوون جارێ کە ویستویەتی بەهانەیان بۆ نەیەڵێ و لە پێشا کەسێکیان بۆ بنێرێ کە هدایەتیان بە ڕێیان بۆ ڕۆشن کاتەوە ئەگەر نەهاتنەوە سەرڕێی بەندگی خوا جا ئەو وەختایتر بە تەواوی لە بینیان على آية ترى فرمي إن الحكم إلا لله أمر أن لا تعبدوا إلا إياه حكم فرمان روائي قانون دانان بقانون حكم كردن هر لا يقي هر أوك حاكم فرمان روائي ئاوە ڕێ و ڕەوشی ملکەچ کردن و ئتاعەت و فەرمان برداریەکە کە ڕێک و پێکە و هیچ کەس و پڕیسیانە بەڵام زۆرتری مردن نازانن زۆرتری مردن وازانن کە ئەگەر هەر ئەوە ئەوەنەی کە خۆیان بە خالقی خۆیان زانی و بە خاوەنی خۆیان زانی و نوێژ و ڕۆژوێکیان کرد ئیتر قەیناکە دوای ئەوە ئتاعات و فەرمان برداری لەبێ ئیفاق بەڵێ تەنها لە سوورەتێکا خۆی متعال لە ئینسان قبولەکە عبادەت و بەندگی لێ قبولەکە کە لە ژیان یا غێری ئەو فەرمان ڕەوا و حاکمێکی تری نەبێت و ئەمەش وەختێ دەبێت کە ئینسان هەر تابعی قورآن بێت هەر تابعی سنەتی پێغەمەری خوا بێت بمانای ئەوە کە ئاوا بژی لە ژیانیا کە ئەو ئەژیا چۆن ئەو ژیا و قورآانی تەفریق کرد و پیادەی کرد ئاوا بێ ئەمیش و هەروە چۆن یارانی دەست پەروەردەی پێوەمەری خوا ژیان و چۆن ژیانیان بەسەر بێت ئاوا بێ ئەوان چۆن بەرنمەی خۆیان ئجرا کرد و تەفریقیان کرد و پیادەیان کرد ئاوەها بێ و دوای ئەوەش لە زمانی خۆیان ئەوانەی وا زانا و متخصص و مشتهدن ئەوانە کەوێتە شوێن بەرنامەی خواز کە لە قورآە بەیان بووە و بەو جۆرە بکەوێتە شوێنی کە پێغەمەری خوا و یارانی دەست پەروەدەی بوون ئاوا کە ئەوان تەقیقیان کرد و ئیجرایان کرد ئاوا ئیجرای بکە و دوای ئەوە بۆ ئەو شتانەی کە لە زمانی خۆیان ڕوو ئەدەن تابع و شوێنکەوتووی زانا با ئیمانەکان بێت کە ئەوان اتفاقیان لەسەر هەر شتێک کرد فمتال بەوە ڕازیە و ئەبێ مسلمانانی تر شوێنی ئەوان ئەگەر ئینسان شوێنی ئەو سێشتەکەوت ئەوە اتاعات و فەرمانبورداری لە فمتال کردووە و ئەگەر شوێن ئەوانە نەکەوت ئەوە لە ڕێگەی بەندگی لایداوە ئەگەر زەمانێک وابوو وەک ئێستا کە ڕێک نەکەوت زانا مسلمانەکان یەک بگرن و بەیەکەوە دینی خوا بۆ خەڵک ڕۆشنکەنەوە ئەوە لە بەرناچاری پێناکە ئینسان کەوێتە شوێن فەرمودەی یەکێک لەو ئیمامانە تا ئەوەنەی کە بێنەوە سەرکار و قانون و بەرنمەیخوا بێنەوە ناو خەڵک و دەستکەن بە ئجراکردن و تەفێقکردنی وە لە ناو خۆیانە خەلیفەیەک انتخاب بکەن کە هەروەک ڕئیس جمهورێکە کە دوای ئەوەی کە ئەوان قانون و بەرنامە لە کتێبی خوا و لە سنەتی پێغەمەری خوا دەرێنن بیدەنە دەست ئەو کە ئەو ئجرای بکە و تطبیقی بکە لە ناو خەڵک هەروەک چۆن لە زمانی پێغەمەری خوا و لە زمانی یارانە لە زمانی خولەپای ڕاشدی نابوو کە قانون و بەرنامەی کۆمەڵ قورآن بوو و ئەو ڕێ و ڕەوشەی کە پێوەمەری خوا و یارانی دایان نابوو و دوای ئەوە هەر شتێک کەڕووی ئەدا ئەوانەیان کە متخصص و مشتهد و زانا بوون جەم ئەبوونەوە و ئتفاقیانەکرد لەسەر شتێ و خەڵکی تر واجب بوو لەسەریان کە ئتاعات بکەن لەوە جا لێرەیشا بە ئەوە بەیان بکەین کە خوتەال لە قورآە بەیانی کردووە کە ئەگەر ئینسان هەروە کە ئەبێت کەوێتە شوێن قورآن ئەگەر وا کەوێتە شوێن پێغەمەری خوا و یارانی دەست پەروەردەی و بەو ڕێیا بڕوا کە ئەوان پیاچون ئەوە خوای لێ ڕازی ئەبێ ئەگەر نا خوای لێ ڕازی نابێ جا کە ئەڵێن یارانی دەست پەروەردەی مەبەست ئەوانەیە کە قورآن ناویان ئەنێ سابقینی ئەوەلین و ئەوانەی کە بە شوێن ئەوانە چوون سابقینی ئەوەلین واتە ئەوانەی کە پێشڕەو بوون و وە پێش کەسانی تر کەوتون پێش لەوەی کە ئەوانەی کە لە ڕێگای بەندگیە تەوەقف و وەستانیان نەبووە تووشی ئینفراف نەبوون تووشی ئەو مسلمانانەی کە پێش لە کۆچکردن بۆ مەدینە بوون و ئەو مسلمانانەی مەدینەش کە پێش لەوەی کە پێغەمەری خوا و یارانی کۆچکەن بۆ ئەوێ مسلمان بوون ئا ئەوانە سابقینی ئەوەلینن و هەر کەسی تریش لە دواییە مسلمان بوو بێ و بە شوێن ئەوان ناچوو بێ ئەویش ئەوانن کە قورآن پێیان ئەفەرمێ والذین اتبعوهم بإحسان وەک لە ئایەی سەدی سورەی تەوبا ئەفەرمێ کە خوای متعال ئالەی سێ دەسەیە رازی بووە و بەهشتی بۆ ئامادە کردوون و هەموو ناز و نیعممەتەکانی بەهشتی بۆیان ئامادە کردووە ئەوانەی کە لە مهاجرین بوون لەوانەی کە کۆچیان کرد بۆ مدینە ئەوانەی کە لە ئەنسار بوون لە مدینا بوون و کۆمەکی مهاجرینیان کرد یا ئەوانش کە دواییا بە شوێن ئەوانە ئەوانەی کە سادق بوون لە ڕێگای بەندگیە وەستان و تەوەقفیان نەبوو و پێش لە خەڵکی تر مسلمان بوون و ڕچەیان شکاند و ڕێیان ڕۆشن کردەوە بۆ خەڵک ئەگەر جا بەپێ ئەو بەیانە کە ئەفەرمێ خوان لە ئەو سێ دەسەیە ڕازی بووە لە سابقینی ئەوەلین لە ئەوانەی کە کۆچیان کرد بۆ مدینە و لە سابقینی ئەوەلین لەوانەی کە لە مدینا بوون ئەنسار کە کۆمەکی ئەوانیان کرد و ئەوانش کە بە شوێن ئەوانە سندوایی کە ئەفەرموێ ئالەمانە ڕازی بووم بە پێ ئەوە ئەگەر کەسێک بە شوێن ئەوانە چوو و ڕێوڕەوشتی ئەوانی کرد بە بەرنامەی خۆی لە ژیانە ئەوە خوا لێ ڕازی ئەبێ ئەگەر نا گمڕاهە و ئینحرافە و خوامتەعاال شتی تری لێ قبول ناکە ئەوە زۆر مهمە و ئەبێ مسلمانان تەوەجهی پێ بکەن کە سەحابە و یارانی پێغەمەری خوا وەک خەڵکی تر خەڵکی تری عادی نین و تەنها ڕەزایەت و لێخۆشببوونی خوا لە ڕێگای شوێنکەوتنی ئەوانەوە دەستی ئینسانەکەێت و ئەگەر کەسێک شوێنکەوتوی ئەوان نەبێت ئەوە نەزان و گمڕاهە و ئەگەر دینی بۆ ڕۆشن نەکرابووەوە ئەوە نیازی بەوە هەیە یانە ئەگەر شوێن نەکەوتنەکەی لەبەر ئەوە بوو کە دینی ناناسی نێزانی کە حەق چێ ئەوە ئەوە شتێک کە پێویستە بۆی ئەوەیە کە دینی بۆ ڕۆشن بکرێتەوە و بۆی بەیان بکرێت کە دینداری بەبێ شوێن کەوتنی ئەوان ناکەن ئەگەریش خۆی زانی بووی کە قورآان چی بەیان کردو زانی بووی کە چەنێ ئاە هەن لە قورآە بۆ بەیانی ئامن بۆ ئەوەی کە تەنها لە ڕێش شوێنکەوتنی ئەوانەوە ئینسان ڕزایەتی خوای دەسەکەوێ و بەهشتی دەسەکەوێ و لە عذابی جهنم ڕزگارە بێت ئەگەر ئەمەی زانی بوو دوای ئەوەیش هەر خەریکی هانەتکردن بوو پێیان و هەر خەریکی قسەوتن بوو پێیان و لە جیای ئەوەی کە شوێنیان کەوێ خەریکی دژمنایەتی بوو لەگەڵیان ئەوە دیارەکە ئەبێ شەک لە ئیمانیا بکرێت جا تا کاتێک کە پێغەمبەری خوا وەفاتی کردو لە دنیا چوو بەرنامە ئاوا بوو کە قورآن قانونی کۆمەڵ بوو پێغەمەری خوا بەیانی ئەکرد بۆ خەڵک ئەو شتانەی کە کەسی تر نەیەزانی ئەو ڕۆشنی ئەکردەوە و لە ئەو شتانەیشا کە ڕویان ئەدا وەک لە دوای ئەوەی کە ئەو کۆچی دوایی کرد و وەفاتی کرد هەر بەرنامە بەو جۆرە بوو تەنها ئەوە بوو کە ئەو لە ناویانە نەبوو جا دوای ئەو بۆ ئەوەی کە کەسێک ببێت کە قانون و بەرنمەکان ئەو مەسئولی ئیجراکردن و تەفیەکان بێ ئەو مجتهد و متخصصانە ئەو زانا مسلمانانە لە ناو ئەوانەی کە ئەیانتوانی بەرنامە و قانونی خوا لە قورآن دەربێن و ڕۆشنی بکەنەوە بۆ خەڵک هەڵسان یەکێک لە ناو خۆیانە کە بە باشترینی خۆیانیان ئەزانی ئەبوو بەکری سەدیق ئەویان انتخاب کرد بە عنوانی خەلیفە کە نمایندەی ئەوان بێت لە ئجراکردن و لە تەسویقی فەرمان و قانونی خۆیان تعالی دوای ئەو عمەری فاروق دوای ئەو عثمان بن نورین و دوای ئەو علی بن ابی طالب و دوای ئەو حەسەن کوڕی علی کە دوای ئەوان ئیتر ئەو بەرنمەیە تێکچوو و نزانێکی تر هاتە سەرکار و کەمکەم قانون و بەرنامەی خوتەال هەروە ڕۆژ بۆ ڕۆژ بێگانەتر ئەبووەوە و غەریب ئەبووەوە تا ئاوای لێ هاست کە ئێستا ئەبینین کە مسلمانان ئەوەنە دوورن لە قانون و بەرنمەی خوا و لە جیای قانون و بەرنامەی ئەو قانون و بەرنامەی ئوروپا و ئەمریکا و غێری ئەوانەیە کە ئجرا ئەکرێ و تەفیرەکرێ لە ناو مسلمانانە کە واجبە لەسەر مسلمانان بە هەموو هێز و توانایانەوە هەوڵ بن بۆ ئەوەی کە جارێکی تر ئەو مسلمانەکان بتوانن هەروەک گەورەی خولەفای راشدین خەلیفە لە خۆیان انتخاب بکەن و بەو جۆرە بتوانن بە تەواوی عیبادەت و ئتاعەتی خوان تعالی ئەمە بە کورتی باسی فەرمان برداریکردن و ئتاعات لە خواین تعال و قبولکردنی ئەو بە عنوانی تەنها فەرمانڕەوە مانای یاکە نابدو و ئێستا کاتی ئەوەیە کە بەیانی بەشی دووهەم بکەین و ئیاکە نەستعین داوای کۆمەکردن لە خوا و کردنی ئەو بە تەنها فەریاد ڕست و پشتیبان وتمان هەر شتێک کە ڕوو ئەدا لەم عالەمە تەنها خوای متعالە ئەنجامی ئەدا هەر ئەوە ئەیکا کە سەبەبێکی بۆ داناوە وەختێک سەبەبەکە بوو و ئەویش گەرەکی بوو ئەویش ویستی کە ئەو شتە بێت ئەبێ ئەگەر نا ئەگەر سەبەبەکە نەبوو یا سەبەبەکە بوو ئەو نەیویست کە ببێت ئەوە ئەو شتە نابێت وەک وتمان ئەگەر ئاگر بوو وەخوایش ویستی کە شتێک بسووتێ ئەسووتێ ئەگەر ئاگر نەبوو یا ئاگر بوو ئەو نەیویست کە شتێ بسووتێ ئەوە ناس و هەروە وتمان ئەگەر ئەو دوشتە بوو ئاگر بوو خوایش ویستی ئەوە حتمما سووتانەکە ڕوئەدا وە شتێکی تر پێویست نیە و لازم ئەگەر سەبەب بوو خوایش گەرەکی بوو کە ئەو شتە بێ ئەو حتمما ئەبێت و ئیتر نیاز بە شتێکی تر نیە زۆر ڕۆشن بێ خاوەنی هەر شتێک بێ بیاوێ شتێک بۆی ڕووبە تووشی زەرەر و زیانێک بێ منفعاتێکی دەستکەوێ هەوڵەدا بۆ ئەوەی کە سەبەبی ئەو شتە بەکار بێنێ و داوای شتا لە خواین تاال کە ئەو شتەی بۆ بکەوتەوە بوو گەرەکیە لە نەخۆشیەک ڕزگار بێ ئەچێ بە شوێن سەبەکەیە بە شوێن سەبەبی شفا لەو نەخۆشیە کە ئەو دەوا و دەرمانە تایبەتەیە کە خی متعال بۆی داناوە و کاتێک کە دەوا و دەرمانەکە بەکارێنێ داواکە لەخواکە شفای سێبا و هیتر شتێکی تر نیە لەبەیە واجبە لێ لەسەری